ئەم قەسیدەیە بە ناونیشانی بەدەم قاوەیەکی تاڵەوە ئەگەر هاتی ئەگەر هاتی لە کەناری قەڵز بوونمەوە مەیە لە سەرنجی بێدادی مەڕوانە تۆ مێدی زندەگیت ئەگەر هاتی ڕووەرگەڕە لەو پرسیارانەی لە بێ تۆیە سەریان خواردووم ئەگەر هاتی مشتێ خۆڵ لە چاوی شومی ژیان بکە ئینجا وەرە وەکو باران وەرە دابارێ بەسەر تەموزی تەنهاییما بە بۆ نیەم ئاوڕشێنە و هەڵمژینم پڕکا لە خۆی ئەگەر هاتی یەکەم دەلاقەی چاوەڕوانیم دابخە یەکەم نا دووەم ئەوینم بسڕەوە سێم تەڵاقی تەنهایی بخە و چوارم ڕۆژی جەژنی قوربان گردنی خەمەکانی ئازا بکە ئینجاوەرە لە کەنارتە لە کەنارتە پەنجەکانی دەستێک و بژمێراگەی تەلا شەش جار لە دەرگای چاوەڕوانیم بدە، ئینجا دەرگای لێ ئەکەمەوە تا پێناسەی ژاکاوم لە بەرەکەیت. دواجار دواجار لە هەینییەکدا کەهفی ئەوین ئەخوێنم. لە هەینییەکدا کەهفی ئەوین ئەخوێنم. یارانی ئەشکەوت نیم، بەڵام هەتا قیامەت لە باوەشی ویساڵتا ئەنووم، ئەنووم، ئەنووم. تۆ وەرە تۆ وەرە بەیداخی مروت لە سەری کاسمە چەقێنم بە تۆنی دەنگ و چاوی حەسرەتم بنوێنە مانگی چواردە کەمە ڕووناکی ماڵەکەم ئازاری درنگانی شەوەکەمە قوربانی مینای شعرێکمەکەمە تەسلیحی قژە هەر مەپرسە سروش داوەتەکەم تاکو درەنگانی شەو نەهاوەندمان بۆ بچڕێت. ئەی بۆ نایی قامەتی ئەوینێکم بەستوە دیدار و سەلامم پێداتەوە دەست نوێژم لە تکە ئاونگی گەڵایەکی شەرمن گرتووەی بۆ نایی تەحیاتی شەوانی زستانم تەواو کرد هەر نەگەشتی هەتاوی هاوینانم لە چاوەڕوانیدا هەر نەهاتی ئەترسم خەریکی دیراسەکردنی هەڵکشان و داکشانی ئەم نیلەی نێوانمان بیت زۆرە ترسم زۆرە ترسم وەکو مینا پەیمانێ دابێ پێش هاتن و کچێنی خۆ و پێشکەشی خودایەکی مردوو بکەی زۆرە ترسم. دڵ بەستەی پەیمانی کاینێکی خەڵەتێنەر بیت، یان وەک مریت مەگێڕی ئەهلێکی دنیا پەرست بیت، زۆرە ترسم دەخیل دڵتم پێش مردن تۆ وەرە تۆ ئەگەر چی نەهاتن و گوزەر کردنێکە بە کەنارەکانی مردندا دەخیل دڵتم تۆ وەرە تۆ تا دەگەی بۆ خۆم لە مانگە ڕوانم. لە خۆر ئەڕوانم وەلێ لە هیچ ئادەمیەک ناڕوانم چوون ناچیتەوە سەر هیچیان هەتا دێی ئەستێرە ئەژمێرم لە ڕۆژە شین هەڵگەڕاوەکانی تەمەنم وردەبمەوە لەگەڵ لێکردنەوەی یەک بە یەکی گەڵای دارتووی حەوشەکەمان بە دەنگێکی نەرم نەرم لەبەر خۆمەوەڵێ دێت ئەمەوێ باوەشێ مۆسیقا لە وشەکانی کۆبکەمەوە، چەپکێ لە ڕیحانەی زوڵفی لێسەنم بۆ باوەشێن، چەپکێ لە ڕیحانەی زوڵفی لێسەنم بۆ باوەشێن، تکایە پێش مردن تۆ وەرە تۆ، ئەگەرچی نەهاتن و گوزەرکردنێکە بە کەنارەکانی مردندا، دەخیلتم، تۆ وەرە تۆ، ئەگەرچی نەهاتن و گوزەرکردنێکە بە کەنارەکانی مردندا.